کاتێ گەشتینە ئەو شوێنەی کە کەسمان لێوە دیار نەبوو هیچ شتێ نابیسترا جێنشین لەسەر زەوی دانیشت وتی لەم جێگایدا خوا خۆی ئاشکراکە من سرم سوڕما بوو کە چۆن خوا خۆی بۆ دەرەخات و ئایا منیش ئەیبینم یاننا تا کاتێک کە هەتاو هەڵات و جێنشین مانگی کردم سینۆهە وەرە خوا هات وەرە بمگرە دەستمە لەرزێ من دەستم گرت و هەرچەندە هەتا و بەرزتر ئەبەوە شڵەژانی جێنشین زیاترە بوو کەوتە سەرخاک و بە دەوری خۆیدا سوڕایەوە و ئەو ساکە من کە لەو تێکچوونەی ترسا بووم ئاسوودە بووم چونکە زانیم کە جێنشین تووشی گەشکە بووە و ئەم جۆرە نەخۆشیم لە خانی ژیان بینی بوو کاتێک کە یەکێ فیە ئەیگرێ لەوەیە زبانی خۆی بە ددان بقرتێنێ بۆیە کەرتە دارێ ئەخەنە نێو دوو ڕیزە ددانەکانی و من لەوێ دارم پێ نەبوو ناچار بووم کەرتێ لە کراسەکەی خۆم بدڕێنم و بیکەمە بینی ددانەکانی بۆ ئەوەی زمانی نەبڕێ ئەوسا بەو شێوەی کە لە کتێبدا نووسرا بوو کەوتمە شێلانی لەشی و لەو کاتەدا کە خەریکی شێلانی بووم هەڵۆیەک وەک ئەوەی لە خۆرەوە بێتە دەرێ دەرکەوت و بەبان سەری ئێمەوە ئەفری و وەک ئەوە وابوو بێوێ بنیشێتە بان سەری جێنشین من لە دڵی خۆم داوتم لەوەیە ئەو خوای کە جێنشین چاوەڕوانێتی ئەم هەڵۆیە بێ بەڵام چەند دەقیقەیەکی تر گەنجێکی جوان کە ڕمێکی بەدەستەوە بوو وەک دانیشتوانی شاخەکانی سووریا سینەپۆشێکی لە بەردابوو دەرکەوت ئەوەندە ئەو کوڕە جوان بوو کە من لە بەرامبەریدا چەمیمەوە چونکە وام زانی خوای جێنشینە گەنجەکە بە زمانی میسری لە منی پرسی ئەمە کێیە ئایا نەخۆشە من وتم ئەگەر تۆ خوایت ئەم کوڕە چاک بکەوە و ئەگەر چەتەی بزانە کە ئێمە هیچمان پێ نییە بدەینێ هەڵۆکە کە لە ئاسماندا ئەفری هاتە خوارەوە و لەسەر شانی کوڕەکە نیشتەوە و دوایی کوڕەکە وتی من خوانیم و کوڕی ژن و پیاوێکی پەنیر فرۆشم بەڵام توانیومە نووسین فێربم و پێشبینیان کردووە کە من ئەبمە فەرماندەی خەڵک و ئێستا هاتوومە بچم بۆ شاری تەبەز بۆ ئەوەی لە لای فیرعون خزمەت بکەم چونکە بیستومە فیرعون نەخۆشە و پاشایەکی نەخۆش لە هەموو کات زیاتر پێویستی بەهی وەک من هەیە کە پارێزگاری لێ بکە دوایی سیرێکی جێنشینی کردوتی ئایا ئەمە بەم نەخۆشی ئەمرێ وتم نا نەخۆشیەکەی نابێتە هۆی مردن بەڵام مرۆڤ لە هۆش خۆی بات و ئاگای لە خۆی نامێنێ جێنشین هاتەوە هۆش بەڵام لەبەر سەرمای بەیانی لەشی کەوتە لەرزین و ئەو گەنجەی ڕمی پێبوو سوخمەکەی خۆی داکەند و دای بەسەر جێنشیندا وتی ئێستا چی ئەکەی؟ وتم ئەگەر تۆ یارمەتیم بدەی ئەیبەینەوە شار و لەوێ کەژاوەیەک پەیدا ئەکەین و ئەیخەینە ناوی و ئەیبەینەوە بۆ ماڵی خۆی. کوڕەکە وتی زۆر باشە من ئامادەم یارمەتیت بدەم و بیبەینەوە شار. جێنشین دانیشت، بەڵام ئەلەرزی بە شێوەیەک کە کوڕە ڕم بە دەستەکە یارمەتی دا تا سوخمەکەمان لەبەر کرد و پێمی وت ئەم کوڕە لە دەوڵەمەندەکانە چونکە پێستی لەشی سپیە و دەستێکی سپی و ناسکی هەیە. دوایی دەستەکانی منیشی گرت وتی تۆش دەستی نەرمتەیە ئیشی تۆ چییە؟ وتم من پزیشکم لە خانەی ژیان لە ناو پەرستگای ئامۆندا فێری پزیشکی بوومە کوڕە ڕمدارەکەوتی وا دیارە ئەم کوڕە گەنجە تێناوە لێرە چاکی بکەیتەوە بەڵام باش بوو جلێکت لەبەرکرد چونکە بەیانیان هەوای بیابان ساردە جێنشین بەهۆی گەرمی کراسەکە و بەرزبوونەوەی خۆر لەرزینەکەی نەما و لە ناکاودا کە گەنجەکەی دی وتی ئەم کوڕە زۆر جوانە و لێی پرسی ئایا تۆ لەلایەن خوا ئاتون هاتوویتەتە لای من کوڕە نەیزەدارە کەوتینە جێنشین وتی ئەمڕۆ من توانیم خوا ئاتون ببین و کاتێک کە خۆر هەڵات بینیم و وامزانی تۆی نردو تەلای من کوڕەکەوتی من لەلایەن خواوە نەهاتوومە بەڵکو دوێنێ شەو کەوتمەڕێ کە ئیمڕۆ سەر لەبیانی بگەمە تەبەس و بچمە ژێر دەسەڵاتی فیرعەونەوە و دوای خۆرهەڵاتن بینیم هەڵۆکەم بەرەو پێشەوە فڕی و زانیم لێرەدا شتێک سەرنجی ڕاکێشاوە و کاتێ هاتم ئێوەم بینی جێنشین وتی ئەم ڕمەت بۆ بەدەستەوەیە گەنجەکەوتی سەری ئەم ڕمە لە حەوجۆشە و من هاتووم کە بە خوێنی دژمنانی فیرعون سووری بکەم جێنشین وتی من لە خوێن ڕشتن بێزارم لەبەر ئەوەی ڕشتنی خوێن خراپترین شتە گەنجەکە وتی بەڵام من ڕایەکی پێچەوانەی تۆم هەیە و لەو باوەڕدام ڕشتنی خوێن ئەبێتە هۆی پاکردنەوەی گەلان و بەهێزیان ئەکات و خوایەکان خوێنیان خۆشەوێ چونکە بە خواردنی خوێن قەڵەوە بن و تا ئەو ڕۆژەی شەڕ هەیە خوێن ڕشتن بەردەوامە جێنشین وتی من کارێگەکەم کە ئیتر شەڕ دروست نەبێ کوڕەکە سەیرێکی کردووتی وابزانم ئەم کابرایە شێتە چونکە شەڕ هەردەم هەبووە و بەردەوامیش ئەبێت و خەڵکی هەرچیەک بکەن کە لە جەنگ دوورکەونەوە زیاتر لێ نزیگە بنەوە جەنگ وەک هەناسە کێشان پێویستە بۆ ژیانی میلەتان جێنشین سێرێکی خۆری کردوتی هەموو گەلان کوڕی ئەون چونکە ئەو ئاتونە و بە پەنجە ئیشارەتی بۆ خۆر کرد و وتیەوە هەموو زەمین و زەمانەکان هی ئەون من لە تەبەس پەرستگایەکی بۆ دروست دەکەم و شێوەکەی بۆ هەموو پاشاکان ئەنێرم و من لەوە دروست بوومە و ئەگەڕێمەوە بۆ لای ئەو کوڕە ڕمدارەکە لە دوای بیستنی ئەم قسانەوتی گومانم نییە کە ئەو شێتە و تۆ ناهەقت نەبووە هێناوتە بۆ ئەم بیابانە کە چاکی بکەیتەوە من وتم ئەو شێت نییە بەڵکو لە کاتی گەشتەکەیدا توانیویەتی خوای خۆی ببینێ و ئێمە مافی ئەوەمان نییە دەرباری ئەوەی بینیوێتی ڕەخنەی لێبگرین چونکە هەموو کەسێ ئەتوانێ هەر خوایەک کە خۆی حەزی لێتی هەڵی بژێرێ و بیپەرستێ و گوێڕایەڵی بێ. دوایی جێنشینمان هەڵگرت و بەرەو شارمان برد و لەبەر ئەوەی کە بە هۆی گەشکە گرتنەکەی لاواز ببوو لە دوو لاوە قۆڵمان گرت و هەڵۆکەش لە پێش ئێمە دائەفڕی و لە نزیکی شار بینیم کە کاهینێ بە کەژاوەیەک و هەندێ بەندەوە چاوەڕوانی جێنشینە و بە گومانی خۆم وتم ئەبێ ئەم کاهینە ئامی بێ یەکەم هەواڵێک کە ئامی بە جێنشینی ڕاگەیان ئەوە بوو کە باوکی، ئامن هوتبی سێم، کۆچی دوای کردووە. پاشان کراسی کەتانی لەبەر کرد و کڵاوێکی خستە سەری. ئامی وتی، سینۆها، ئایا ئەو توانی خوای خۆی ببینێ؟ وتم، خۆی ئەڵێ خوام بینیوە. بەڵام من لەبەر ئەوەی ئاگام لێ بوو کە هیچی لێ نەبێت و چارەسەرم ئەکرد، خوایەکەیم نەبینی. بەڵام تۆ چۆن ناوی منت زانی؟ چونکە من باوەڕ ناکەم تۆم لە هیچ کاتێ بینیبێ. ئامی وتی ئەرکی من ئەوەیە کە ناوی تۆ بزانم و لە ڕووداوەکانی کۆشک بە ئاگابم و من زانیم کە جێنشین کە ئێستا فیرعەونە شەوی پێش و تووشی گەشکە بێت و ئەبێ تەنها بێ چونکە هەر کاتێ هەز بکا ئەم نەخۆشیە ڕووی تێکا تەنیایی هەڵەبژێرێ و ئەگەریش نەیەوێت تەنها بێت ئێمە هەوڵەدەین کەسی لەلا نەبێ. لەبەر ئەوەی هیچ کەسێ نابێ گەشکەی جێنشین ببینێ و بڕوانێتە کەف کردنی دەمی. شەو کاتێ بینیم دوای دەرچوونی لە کۆشک گەیشتە تۆ ئیتر دڵنیا بووم چونکە ئەمزانی تۆ پزیشکی و بە کاهینی پەرستگەش لە قەڵەمەدرێی چونکە هەتا یەکێ نەبێتە کاهینی پەرستگە ناهێڵن بێتە خانی ژیانەوە من کاهینی پەرستگەی ئاتونم و ئەگەرچی من و تۆ شوێنکەوتووی دوو خوای جیاوازین بەڵام هێشتم جێنشین شەوی ڕابردوو لەگەڵ تۆدا بڕواتە دەرەوە بۆ ئەوەی پزیشکی ئاگاداری لێ بکات و من دڵنیا بووم لەوەی کەفیە ئەیگرێ دوای ئیشارەتی بۆ گەنجە ڕم بەدەستەکە کردوتی ئەمە چێە وتم ئەوە گەنجێکە کە ئیمڕۆ بەیانەکەی تووشی ئێمە بوو هەڵۆیەک لەبان سەریەوە ئەفرێ و ئەو باڵندەیە کە ئێستا لەسەر شانیەتی ئامی وتی ئایا کاتی گەشکە گرتنەکەی جێنشین ئەم جوانە لەوێ بوو دیمەنی نەخۆشیەکەی ئەوی بینی وتم بەڵێ وتی کەواتە ئەبێ ئەم کوڕە بکوژرێ وتم بۆچی وتی لەبەر ئەوەی جێنشین ئێستا فیرعونە و ئەگەر خەڵکی بزانن فیرعون تووشی نەخۆشی گەشکە بووە و جار جار ئەم بارەی توشەبێت و ئەبورێتەوە باوەڕی پێ ناهێنن وتم ئەم گەنجەی ئەیبینی ئەمڕۆ لە بیابان سینە پۆشەکەی خۆی داکەند و دای بە جێنشین کە لە سەرمادا نەلەرزێ و خۆی ئەڵێ بۆ ئەوە هاتۆ کە لەگەڵ دوژمنانی فیرعەون داشەڕ بکات و جگە لەمانەش کوڕێکی سادەیە و ئەقڵی بۆ ناشکێ جێنشین تووشی نەخۆشی گەشکە هاتووە ئامی بانگی کوڕەکەی کردووتی بیستومە تو ئمڕۆ خزمەتێکت بە جێنشین کردووە و ئەم حەڵقە زێڕە پاداشتی خزمەتەکەی تۆیە دوای ئەمە حەڵقە زێڕەکەی بۆ هەڵدا بەڵام گەنجەکە حەڵقەکەی نەگرتەوە و کەوتە سەرزەوی ئامی وتی بۆچی ئەو زێڕێ ئەت دەمێ وەری ناگرێت کوڕەکەوتی لەبەر ئەوەی من تەنها لە فیرعون فەرمان وەرەگرم نەک لە کەسی تر وابزانم فیرعون ئەم گەنجەیە کە ئێستا کڵاوی لەسەردایە و ئەمڕۆ هەڵۆکەی من بەرەو ئەوی هێنام دوایی بەرەو فرعونی تازە ڕۆی وتی من هاتووم کە خۆم بخەمە ژێر خزمەتی فرعون ئایا تۆ کە ئەمڕۆ فرعونی ئامادەی من لە خزمەتدا وەرگری فیرعونی نوێوتی بەڵێ تۆ لە خزمەتی مندا ئەبی بەڵام بەمەرجێ ڕمەکەت بدەیتە دەست یەکێ لەم بەندانەی من چونکە من لە ڕم کە وەسیلەی خوێن ڕشتنە بێزارم و هەموو گەلان بە یەکسانەزانم چونکە هەموو کوڕی ئاتون و لەبەر ئەوەش کەسیان نابێ یەکتری بکوژن پیاوە گەنجەکە دارە سەر بە ئاسنەکەی دایەکێ لە بەندەکان و ئینجا فیرعون سواری کەژاوە بوو ئێمە بە پێ لە دوایەوە بەڕێکەوتین تا گەیشتینە نیل و سواری بەلەم بووین و بەرەو کۆشک هەنگاومان نا کۆشک پڕ بوو لە قەرەباڵغی و فیرعەون دوای چوونە ژوورەوە ئێمەی بەجێهێشت و چووە لای شاژن واتە دایکی کوڕە نەیزەدارەکە لە منی پرسی ئێستا من چی بکەم و بۆ کوێ بڕۆم وتم هەر لێرە بە و مەجوڵەوە تا فیرعون لە ڕۆژەکانی داهاتوودا ئەتبینێ و جێگایەکت بۆ دیارەکە چونکە فیرعون خوایە و خویەکان فەرامۆشکارن و ئەگەر ئەو تۆ نەبینێ قەت بیری ناکەوێتەوە کە تۆی هێناوەتە ژێر ڕکێفی خزمەتی خۆیەوە کوڕەکەوتی من بۆ ئایندەی میسر زۆر بە پەرۆشم من وتم بۆچی وتی لەبەر ئەوەی ئەم فێرعونە نوێی ئێمە لە خوێن ئەترسێ و حەز ناکات خوێن بڕژێت و ئەڵێ هەموو میلەتان ئەبێ یەکسان بن و من کە شەڕکەرێکم ناتوانم ئەم باوەڕە بسەلمێنم چونکە ئەزانم ئەم بیر و باوەڕە بۆ سەربازێکی جەنگی زۆر زەرری هەیە و بە هەر حاڵ پاتور وتی شەوی ڕابردوو کە فیرعەون کۆچی کرد تۆ لە کۆشک چوو بوویتە دەرەوە و شەو لە یەکێ لە ماڵەکانی ڕابواردن بوویت و بەهۆی لێرە نەبوونت کەس منی خەبەر نەکردەوە و من لە کاتی مەرگی فیرعەون لەوێ نەبووم و دەرچوونی باڵندەکەم نەبینی وتم هۆی لێرە نەبوونم خەتای منی تێدا نەبوو بەڵکو جێنشین فەرمانی دا کە لەگەڵی بڕۆم و ئەوسا هەموو ڕووداوەکانم تا کۆتایی بۆ گێڕایەوە پاتور کاتێ گوێی لە قسەکانم بووتی پەنا بە ئامون، چونکە فیرعەونە نوێکەی ئێمە شێتە، وتم ئەو شێت نییە، بەڵکو تووشی نەخۆشی گەشکە بووە و هەندێ جار ئەم نەخۆشیە ئەیگرێ، پاتور وتی، فێدار و شێت یەک شتە، لەبەر ئەوە یەکێ کە تووشی فێ ئەبێ عەقڵی تەواوی نییە و بە زووی ئەبێتە وەسیلەی دەستی خەڵک و من بۆ گەلی میسر کە ئەبێ لە ژێر دەسەڵات و فەرمانی ئەم فیرعەونە فێدارەدا بژین بە پەرۆشم. لەم کاتەدا لەلایەن دادوەری گەورەوە خەبەریان هێنا کە بچینە لای بۆ ئەوەی بەپێی یاسا سزا بدرێن چونکە یاسا ئەڵێ کاتێ فیرعەون بەهۆی کونکردنی سەری ئەمرێ ئەبێ ئەوانەی دەستیان لەم کارەدا هەبووە بکوژرێن من لەم هەواڵە لەشم لەرزی بەڵام پاتور دیسانەوە چاوێکی لێداگرتم کە نەترسم و بە هێواشی وتی ئەم یاسایە هەرگیز بە مانا ڕاستەقینەکەی جێبەجێ ناکرێت هەندێ سەرباز هاتن و ئێمەیان بردە لای دادوەری گەورە کە لە کۆشک بوو بینیم کە چل پێستی لولدراو کە یاسای چلدانەی وڵاتی میسرا لە بەردەمی دایە و هەریەکە لەم لولدراوانە دەفتەرێکی درێژ بوو کە یاسایان لەسەری نووسی بوو پاتۆر دوای چوونە ژوورەوە چووە شوێنی دادوەر و لەگەڵی دادووە ئێمە سێ کەس بووین کە بە پێی یاسا سزامان مردن بوو یەکەم پاتور دووەم من و سێم ئەو کابرایی خوێنی ئەوەستان دوای ئامادەبوونمان لە بەردەم دادوەر سربازەکان ڕێگاکانی چونە دەرەوەیان گرت کە نەتوانین هەڵبین و دوایی جەلات هاتە ژوورەوە دادپرسی گەورە وتی ئێوە لەبەر ئەوەی نەتانتوانی فیرعەون چاک بکەنەوە شیاوی مردن و ئەبێ بمرن کابرا چارە ڕەشەکەی خوێنی ئەوەستان لەشیە لەرزی و پاتور بەدەمە بێت دانەکەی خۆی لی پرسی تۆ دایکت ماوە یان نا کابراوتی دایکی من چوار ساڵ لەمەو بەرمردووە پاتور بەداد وەرەکەی وت کەواتە لە پێشان پیاوە لە ناو ببەن چونکە دایکی لەو دنیا ئاب گۆشتی نۆک و لۆبیای بۆ لێناوە و چاوەڕوانی ڕۆشتنی ئەمەکات بۆ ئەو دنیا کابرای بێچارە کە نەیەزانی ئەو قسانە گاڵتەیە لە بەردەم جەلادەکە ئەژنۆی خستە سەرزەوی و جەلات شمشێرە گەورە و گرانەکەی خۆی کە ڕەنگی سوور بوو هەڵسوڕاند و بە هێواشی خستی سەر ملی پیاوەکە و هەرچەندە هیچ ئازارێکی پێنەگەیشت بەڵام لە هۆشی خۆی چوو جەلات بە سەربازەکانی وت لای ببەن دوای من ئەژنۆم دانەواند و جەلاد بە پێکەنینەوە شمشێرەکەی خستە سەر ملم و من بەبێ هیچ ئازار و برینێ هەڵسان. کاتێ نۆرەی پاتوور هات، جەلاد هەر ئەوەندە شمشێرەکەی خۆی لەبان سەری جوڵان، دوایی خەبەریان دا پێمان، فیرعەونی نوێ ئەیەوێ پاداشتی ئێمە بداتەوە و ئێمەیان لە هۆدەی دادپرس دەرکەن، بەڵام هەرچەندە هەوڵیان دا کابرای لەهۆشچوو هەڵبسێنن، نەیانتوانی و بە سەرسوڕمانەوە سەیرمان کرد مردووە. من ناتوانم بڵێم هۆی مردنی ئەو پیاوە چی بووە، چونکە هیچ نەخۆشیەکی نەبوو، مەگەر ئەوەی بڵێین لە ترسا مرد و، ئەگەرچی کابرایەکی نەزان بوو من بە مەرگی دڵگران بووم چونکە دووەم کەسێ نەبوو کە بتوانێت بە ئامادەبوونی لە دیارسەری نەخۆش خوێنەکەی بوەستێنێ و لە دوای ئەو لە هەموو سەردەمی پزیشکی خۆمدا نەمدی کەسێ بتوانێت بە لە دیارسەربوونی خۆی خوێنی برین بەند بکە فیرعەونی نوێ ملوانکەیەکی زێڕی دایە پاتور و ملوانکەیەکی زیوی دایە من کە کردیانە ملمان و هەردووکمان کراسی کەتانمان لەبەرکرا و لە کۆشکی پاشایەتی گەڕامەوە خانی ژیان لەوێ هەموو قوتابیان بەرامبەرم داچەمیەوە و مامۆستاکان مەراییان لەبەرەکردم کۆنووسی چۆنێتی نەشتەرگەریەکی فیرعون لەلایەن پاتورەوە بە من سپێردرا و ئەو وتی سینۆهە، لەم ناوەڕۆکەدا ئەبێ هەندێ شت بنووسی، یەکەم، ئەوەی کە کاتێ سەری فیرعەونمان کردەوە بۆنی عەترمان لێی کرد و دووەم، لە کاتی مەرگیدا باڵندەیەکمان بینی کە لە لووتیەوە هاتە دەرێ و یەک ڕاست بەرەو خۆر چوو. وتم پاتور ئەگەر لە هەڵەدا نەبم کاتێ فیرعەون مرد هێشتا خۆر هەڵنەهاتبوو. پاتور وتی گەوجە خۆر هەموو کاتێ هەیە بەڵام هەندێ کات لە خوار ئاسۆیە و هەندێک کات لە سەریدایە وتم زۆر باشە ئەمە ئەنووسم پاتور وتی هەروەها بنووسە کە فرعون چەند ساتێ پێش مردنی چاوی هەڵهێنا و بەخوایەکانی وت ئێستا بۆ لای ئێوە دێنەوە من باسێکی تێر و تەسەل و سەرنج ڕاکێشم لەبارەی مردنی فرعون نووسی بە شێوەیەک کاتێ پاتور خوێندیەوە کەوتە پێکەنین وتی باشت نووسیوە و دوایی کۆنووسەکەت تا حەفتا ڕۆژ لە پەرستگاکانی ئامون و پەرستگاکانی تری شاری گبس خوێندرایەوە لەو حەفتا ڕۆژەی لاشەی فیرعەون لە خانەی مەرگ بۆ ژیانی دنیای تر ئامادەکرا و مۆمیاییانە کرد هەموو دوکانەکانی خواردنەوە و خانووەکانی خۆشگوزەرانی لە تەبەز داخرابوو بەڵام لەم بارەیەوەش هەروەک لە سێدارەدانی پزیشکەکان هەر بە ڕواڵەت یاسایان جێبەجێ کرد، چونکە هەموو دوکانەکانی خواردنەوە و خانووەکانی ڕابواردن دوو دەرگایان هەبوو، خەڵکی لە دەرگای دواوە ئەچوونە ئەم جێگایانە و ئەیان خواردەوە و کەیف خۆشیان ئەکرد، لەو ڕۆژانەدا کە تەرمی فیرعەون مۆمیای ئەکرا مزگێنیان دا پێم کە ماوەی خوێندنم لە خانەی ژیان تەواو بووە و ئەتوانم لە هەر گەڕەکێکی شار کە بمەوێ خەریکی پزیشکی بم خانەی ژیان چواردە بەشی پسپۆڕی تایبەتی هەبوو کە قوتابی کامیانی بەدڵ بواە هەڵی ئەبژارد و من بە ڕەزامەندیەوە لەم قوتابخانەی هاتمە دەرێ و بە ملوان کە زیوەکەی فیرعون دابووی پێم خانوێکی بچووک و بەندەیەکم کڕی کە ناوی کاک تابوو یەک چاوی هەبوو ئەو دوای ئەوەی زانی من پزیشکم وتی من لە هەموو شوێنێ ئەڵێم هەردوو چاوم کوێر بوو گەورەکەم چاوێکمی شیفادا و چاکی کردەوە داوام لە توتمز دۆستە هونەرمەندەکەم کرد خانوەکەم بە نەخش بڕازێنێتەوە و ئەو خی پزیشکی لە قەت دیواری هۆدەکەی مندا کێشا و وێنەی منیشی لە تەکیدا کێشا کە خوای پزیشکی ئەیوت سینۆهە باشترین قوتابی منە و زیرەکترین و سەردەرچووترین پزیشکی تەبەسە و من چەند ڕۆژێ لە ماڵەوە دانیشتم بەڵام کەس بۆ چارەسەر نەهاتلام. خۆشەویستان لاڵقەی داهاتوودا